کێ ئەم کچەی فێر کردووە؟ کچەکەی وتی بابە گیان ئەم کەنیزەکە فێری کردوم حەزەکەی لی بپرسە ناچار لە کەنیزەکەی پرسی ئەوی ژوتی گەورم کاتی خۆی کە لای ئەزرەی جوولەکە بووم هەمیشە کە عزیمێ خوێن خۆم لێداگرت و گوێم لێگرت کە عزرەی جوولەکە ئەڕۆشت بۆ دوکان ئەچووم کتێبەکانی سحرم لە کتێبخانەکەی دەرەهێنا و ئەم خوێندەوە تاکو فێری زانستە ڕەوانیەکان بووم ئەوە بوو دواتر فرۆشتنی بە تۆ منیش کچۆڵەکەتم فێرکرد مەرجیشم بۆ دانا بریتی بوو لەوەی نابێ بەبێ ڕاوێشکردن بەخۆم هیچ کارێکی سحری بکە هەر کەسێ هاتە خوازبێنی ئەبێ بیکە بەمەرج بەسەر زاواوە کە منیش مارە بکە تاکو هەمیشە پێکەوە بین ئەم جا جامەکەی لەسەر زەوی هەڵگرتەوە و ئاوی تێکرد و عزیمەی بەسەردا خوێن دواتر پرژاندی بەسەر سەگەکەدا وتی بگەڕێوە سەر شێوە ئادەمیزادەکەت دەم و دەست چووە سەر شێوە ئادەمیزادەکەی جارانی کۆنەفرۆش سلاوی لەکرد لە هۆی سحر لێکراوەکەی پرسیەویش بەسەرهاتی خۆی بۆ گێڕایەوە ئەم جالەی پرسی کچەکەم و کەنیزەکەمت لێ مارە ببڕم ئاخۆ بەشتەکە ئەژوتی پێویستە زەینە بمارە بکەم هێندەیان زانی لە دەروازەیان درا، کەنیزەکە چووە پشت دەروازە و پرسی کێیە؟ لە دەرگادەر وتی، قەمەری کچی جوولەکەم، ئاخۆ عەلی میسری لێرەیە؟ کچی کۆنەفرۆشە لە وەڵام دا و وتی، کچە جوو، گەر لای ئێمەش بێ چی لێکەی؟ دەروازەی بۆ کردەوە هاتە ژوورەوە. کە عەلی میسری قەمەری کچی جوولەکەی بینی وتی، ئەوە بۆ هاتوویت، کچی سەگ؟ کچەش بە دەنگی بڵند وتی هاتوم بڵێم ئەشهد ان لا اله الا الله واشهد ان محمدا رسول الله ئەمجا پرسیا خۆ لە ئاین ئیسلامدا ژن مارەی هەیە یان پیاو مارەی هەیە دیسان وتی من هاتوم مارەی خۆم هێناوە بریتیا لە کراسەکەی خۆم و قامیشە زێڕینەکە و زری زە ئاڵتونەکە و کە لەسەری باوکم کە دژمنی خوا و دژمنی تۆ بووە. هۆی کوشتنی باوکی ئەگەڕێتەوە بۆ ئەوەی کە باوکی عەلی بە سیحر گۆڕی بۆ سەگ قەمەر ئەو شەوە لە خەویدا یەکێک لە ناگاهانەوە پێیوت ئیسلام ببە ئەویش ئیسلام بوو کە بە ئاگا هاتەوە سەر تاپە بیر و ڕای بۆ ژیان گۆڕا بوو بۆیە چوە لای باوکی داوای لێکرد ئیسلام بێ بەڵام باوکی بە قسەی نەکرد بۆ یەکچەکەی بەنجی دا بەلوتی باوکیدا کە بورایە و کوشتی ئەمجا عەلیش تومەکەکەی هەڵگرت و بە کۆنە فرۆشەکەی وت جێ ژوانی من و تۆ لای خەلیفە بێ ژوانەکەشمان بیر نەچێ کە سبینەیە کچەکەی خۆت و کەنیزەکەم لێمارە ببڕن علی بەدڵی خۆشەوە سینیە زێڕین و کراسەکەی خات و قەمەر و زرێزە زێڕەکە و قامیشە زێڕینەکە هێڵگرت و هاتە دەرەوە دوای کەمێک ڕۆشتن یەکێک بەدەم زیکرەوە هاتە بەردەمی علیوتی ئەم کولیچانە خێری ئەو ماڵەی ئەو بەرەوەیە و تۆیش کولیچەیەک بخۆی خێرە. ئەویش بێ دڵی نەکرد و کولیچەیەکی خوارد دوای کەمێک بورایە و کەوت چونکە بەنجی بۆ تێکرابوو. حەڵوا فرۆشەکە سینی و کراسەکەی قەمەر خاتوون و زریزە و قامیشی زێڕین هەمووی برد و ڕۆیشت بەلای قازیەکدا ڕەت بوو قازیەکە بانگی کرد ئەویش سندوقی حەڵواکەی کەشتومەکەی عەلی تێکرد بوو خستیە سەر سەری وتی، داوای چی ئەکەی؟ قازی وتی، حەڵوایەکم بدەرێ، ئەویش وتی، ئەم حەڵوایانەی سەر سەرم فێڵیان تیاکراوە، ئەمجا لە گیرفانی چەند کولیچەیەکی دەرهێنا وتی، ئەمانە وەربگرە ساخ و تەندروستن. قازی وتی، نا، خۆزگە ئالەمەت دەزەکەوت، تۆ لێی بخۆ. حەڵوافرۆش هەر هێندەی خۆش بوو لە دەمی دا دانی پیانە ئیدی بەنجەکە کاری خۆی کرد و حەڵوا فرۆش بورایە و ئەویش هەرزوو سینی و بەرگی قەمەر خاتون و سینی و زنجیر و قامیشی زێڕینەکەی خستە سندوقی حەڵواکەوە دەستی بەڕشتن بەرەو سرا ئەو شوێنەی ئەحمد دەنەفی لێە ئەوانیش بۆ چێوماڵکردن و پشکنین دەرچوو بوون قازیەکە حەڵوا فرۆشەکەی بورانەوە حەسەن شومان بوو بۆچی بۆیە گەڕان چونکە علی میسری پێی وتبوون ئەڕۆم بۆ پیلانگیڕان ئیتر زۆر چاوەڕێ بن هەر ناگەڕێتەوە ئیدی بەو ناوەدا بڵاوەکەن و بۆ علی میسریە گەڕێن ئەحمد دەنەف بە پۆلیسەکانی وتبوو خەڵکینە بۆ علی براتان بگەڕێن بە شاردا بەڵکو بیدۆزینەوە حەسەن شومان بەرگی قازی پۆشی بوو لەو گەڕانەدا ئەحەزۆڵ ئەبینێ خێرا ڕات و شپرزەیە بەو فێڵە بنجەکات و ئەی باتەوە سەرا هەر چل پۆلیسەکە بەرەو دەوروبەری شار نێردرابوون لە کاتێکدا بەسەر شەقامەکانی شارداگەڕان علی شانەوشتر هاتە پێشەوە ئاپۆڕی خەڵکەکەی بینی دڕی بە خەڵکەکە دا و چووە ناو ئاپۆڕەکە و سەرنجیدا علی زیبەقی مسری کەوتووە و بێهۆش بووە زۆر خەریکی بوو تا بە ئاگا هاتەوە عەلی سەیری کرد دەور و بەری خەڵکێکی زۆر وەستاون عەلی شانە وشتر پێی وت بێرەوە هۆش خۆت ئەویش پرسی من لە کوێم عەلی و هاوڕێکانی وتیان تۆمان بە بوراوەیی دۆزیەوە ناشزانین کێ بەنجی کردووی عەلی میسری وتی حەڵوافرۆشێک گورانمیەوە و شتومەکەکانی بردم بۆ چۆ ڕۆیشت ئەوانیش وتیان کەسمان نەدیوە هەستە با بچینەوە سەرا کە گەشتن و چوونە ژوورەوە ئەحمد دەنەفیان بینی ئەویش بەخێری هێنان پرسی علی کراسەکە تێنا علی میسری ژووتی ئەرێ بەخوا نەک هەر کراسەکە بەڵکو و هەموو شتەکانیم هێنا تەنانەت کەل لەسەری جولەکەش بەڵام لە ڕێگا هەڵوافرۆشێک هاتە سەر ڕێم و بەنجی دەرخواردەم شتەکانی بردم لەن و کەو بەسەراتەکەی بۆ جێرانەوە وتی بەخوا ئەگەر ئەم حەڵوا فرۆشەم چنگە کەوێ سزامەدا حەسەن شومان لەناو جەگەکەی داهاتە دەر و پرسی علی شتومەکەکانت هێنا علی زئبقی مسری دیسانوتی ئەرێ بەخوا هەموو شتەکانم هێنا بەڵام داخی بە جەرگم حەڵوا فرۆشێک بەنجی کردم و هەموو شتومەکانی بردم بەڵام نازانم بۆ کوێ چوو شەهرەزاد وتی حەسەن شومان هەستا و چوو ژووری گەنجینەکەی کردەوە هەڵوا فرۆشە بەنجکراوەکەی بە ئاگا هێنایەوە کاتێ چاوی کردەوە ڕوانی لە بەردەم علی مسریدایە و ئەحمد دەنەڤ لایەوە وەستاوە و چل کەس سەیریەکەن هەر تێک چوو داماوە پرسی ئێرە کوێیە ئەمە چێ منی دەستگیر کردووە شومانوتی من تۆم دەستگیر کردووە عەلی میسری وتی فێڵ باس ئەمە شت کرد پەلاماری دا سەری ببڕێ حەسەن شومان پێیوت علی دەستی لێ بگرەوە ئەمە ژن براتە علی وتی ژن برایچی ئەیژوتی ئەم فێڵبازە ئەحەزۆڵ خوشکەزای زەینەبە ئیتر علی بایدایە و پرسی آخر بۆچی ئاوا زۆڵ ئەحوتی ئەمە دەلیلەی نەنکم پێی کردم ڕۆژێکیان زەریقی ماسی فرۆش هات و دەستیان کرد بە قسەکردن و زەریق وتی دەلیلە بەو خویە علی برزوە و ئازایە ئەو کراسەی خات و قەمەری کچی جولەکە دێنێ و چاوت پێیەکەوێ کە لەسەری جولەکەیشت بۆ دێنێ دەلی لەش لی پرسییم علی زیئبقی میسریە ناسی وتم بەڵێ کاتی خۆی من ئەحمد دەنەفم پیشاندا دەلی لەوتی هەر ئێستا بڕۆ داوێکی بۆ بنێرە و فێڵێکی لێ بکە و شتومەکەکانی کە پێێتی لی بسەنەوە منیش شەقامەکان گەڕام بۆ حەڵوا فرۆشێک و دانێکم دۆزیەوە دە دینارم پێدا و جلوبەرگ و قیرتەبەقی حەڵوایەکەیم لێ وەرگرت ئیدی لێرە بە دواوە خۆتان بینیتان علی میسری وتی بڕۆ بۆ لای نەمت و زەری قیماسی فرۆش و بە هەردووکیان بڵێ کەشتومەکەم هێناوە و کەل لەسەری جولەکەکە بڵێ سبەینێ لە دیوەخانی خەلیفە چاوەڕێتانەکە وەرن کە ڕۆژ بۆ عەلی زیبەقی میسری کراس و سینی و قامیش و زری زەزێڕەکانی برد و کە لەسەری ئەزرەی جوولەکەش مام و ئامۆزەکانی لەگەڵدا کڕنوشیان بۆ خەلیفە برد خەلیفە سێرێکی عەلی میسری کرد لاوی بە توانا و ئازایی وای نەدی بوو لە پیاوەکانی پرسیەمە چێە ئەحمد دەنەڤوتی گەورم ئەمە نۆبەرەی منە سەردەستەی لاوانی میسرە هەریەکەم بینین خەلیفە خۆشی لێهات علی میسری کە لەسەری جولەکەی لە بەردەم خەلیفەدا داناوتی دژمنانیشت بەم دەردە بچن خەلیفە پرسی ئەمە کە لەسەری کێیە علیوتی قوربان ئەمە کە لەسەری ئەزرەی جولەکەیە خەلیفەوتی کێ کوشتێتی علی میسری بەسەر هاتەکەی بۆ جێڕایە و خەلیفەوتی عقلم نێبڕی کەس بتوانێ بیکوژێ چونکە ساحرێکی بەتوانا بوو علیژوتی خوا یارمەتی دام خەلیفە والی نارد بۆ ماڵی جولەکە تاکو بپرسێ بیستی جولەکە سەری پێوە نەماوە فەرمانی دا بیبەن بۆ دیوەخانی خەلیفە لەوێ خەلیفە فەرمانی دا لاشەی جولەکە بسووتێنن بەڵام کچەکەی هاتە ژوورە و کڕنوشی بۆ خەلیفە بردووتی گەورەم من کچی ئەو جولەکەیم و مسلمان بووم دیسان لە بەردەم خەلیفەدا ئیسلام بوونی خۆی ڕاگەیاندەوتی گەورەم تۆ ڕاوێشکاری علی زیبقی میسری بوویت بۆ بەشودانی من ئەمجا هەر لەوێدا خەلیفەی کرد بە نوێنەری خۆی و لە کاتی مارەبڕینیدا خەلیفەش کۆشکەکەی ئەزرەی جولەکەی پێشکەش بە علی کرد بە هەموو شتومەکەکانیەوە ئەمجا پێوت داوای چیم لەکەی بڵێ علی مسری وتی ئاواتەخوازم نمەکت بکەم و لەسەر سفرە و خوانت نان بخۆم ئەمجا خەلیفە پرسی چەند هەرزەکارت لەبەردەستدایە علی مسری وتی چل هەرزەکار بەڵام هەموو لە وڵاتی میسرن ئەیژوتی بنێرە بە شوێنیاندا ئەمجا پرسی خانوو هۆڵی تایبەت بەخۆت هەیە بۆ ئەو هەرزەکارانە ئەحمد دەنەڤوتی گەورەم من خانوو هۆڵەکەم بۆ دابین کردووە پۆلیس خانەکەی خۆم پێداوە خەلیفەوتی خەلیفەوتی ئەحمد دەنەڤ پۆلیس خانە و هۆڵی بۆ خۆت ئەمجا فەرمانی دا بە خەزنەدار کە دە هەزار دیناری بداتێ خانوێکی چل جێگەیی بۆ دروست بکرێ ئەمجا ڕووی کردە عەلی میسری وتی چیترت پێویستە عەلی میسری تا بۆت جێبەجێ بکەم عەلی وتی گەورەم ئەوەندەم ئەوێت ببیتە وەکیلم و زەینەبی کچی دەلیلەم لێ مارە بکەن ئەوەش کراسی خاتوو قەمەر و سینی و زریزە و قامیشی زێڕینی پێشەکەکەی دەلیلە وەکیلیەکەی خەلیفەی پەسەند کرد و کراس و سینی و زریزە و قامیشە زێڕینەکەی برد دوا بە دوای دەلیلە کابرای کۆنەفرۆش کچەکەی و کنیزەکەی هێنایە بەردەم خەلیفە و خەلیفەش ئەو دوانەی تری لە عەلی زیئبەقی میسری مارە بڕی ئەمجا قەمەری کچی عەزرەی جولەکە هاتە پێش و ئەویشیان دیسان لە عەلی زیئبەقی میسری مارە بڕی ئەمجا فەرمانی دا عەلی میسری لای خەلیفە بە میوانی خۆی و ژنەکانی مانەوە بۆ ئەوەی داوای عەلی میسری بەجێبێت خەلیفە سفرەی نیوەڕۆ لەگەڵیان دانیشت و هەروها بۆ نان خواردنی ئێوارەش عەلی زیئبەقی میسری سی ڕۆژی ڕەبق ئاهەنگی بۆ گێڕدرا لەو ماوەیەدا نامەیەکی بۆ چل هەرزەکارە میسریەکە نووسی و بۆی گەڕانەوە چۆن خەلیفە ڕێزی لێناوە و داوای کرد هەمویان بێن کە خانوەکەیان تەواو بوو هەرچل هەرزەکارەکە تێی دانیشتە جێبوون و تێیدا وەرزشی خۆیانە کرد خەلیفەش موچەی بۆ بڕینەوە علی میسری سەرکردەش موچەی خۆی بۆ بڕایەوە شەوێک لە شەوان علی میسری لای خەلیفەمایەوە لە کاتی قسەکردندا خەلیفە پێیوت عەلی زئبەقی میسری زۆر حەزەکەم هەموو بەسەرهاتی خۆتم بۆ بگێڕیتەوە ئیتر ئەویش دەستی بە جێڕانەوەی کرد هەر لە دەلیلەوە بیگرە تاکو و زەینەبی فێڵبازی مەکرباز و زەریقی ماسیگر و خەلیفەش فەرمانی دامانە بنووسرێنە و بخرێنە کتێبخانەی مەملەکەتەوە ئیدی بە خۆشی و شادی ساڵانی ژیانیان بەسەر برد تاکو و خوا بردنیەوە بۆ خۆی چیرۆکی باسمی ئاسنگەر و هارونە ڕەشید شەهرەزاد و تێجێڕنەوە ئەی شاشەهرەیار پاشای بەختیار خاوەنی بڕیار کە شەوێک لە شەوان خەلیفە هارونە ڕەشید زۆر دڵتەنگە بێ ئەنێرێتە شوێن ئەبوو جەعفەری بەرمەکی وەزیر و ئەویش دێ کڕنووشی بۆ خەلیفە برد نزای لەش ساغی بۆ خواست وتی گەورم لە پەزێرایی دام خەلیفەوتی جەعفەر ئەم شەو تووشی دڵە ڕاوکێ بووم و خەوم زڕاوە ئەبوو جەعفەروتی گەورم بفەرم و بچینە ڕەزوو باخکەوە کەمێ پیاسە بکەین بۆنی هەڵاڵە و بەیبوون بکەین خەلیفە وتی حەزم لێ نییە ئەمجا پێیوت دەبا بڕۆین بۆ کۆشکی پەیکەران با سەیری ئەو پەیکەر و وێنانە بکەین کە قەشە و کاهینەکان کاتی کۆن درستیان کردو وێنیان کێشاوە خەلیفەوتی بەخوا جەعفەر دڵم بەوانش بڕواناکەم بکرێتەوە ئەم جاوتی کەواتە بابچینە گەنجینەی چەک و تەقەمەنیەکان و سەیری جۆرەکانی چەکی کۆنینە و چەکی نوێ بکەین دواتر بڕۆینە کتێبخانە مەزنەکەی مەملەکەتەوە چاو بەو کتێبانەدا بگێڕین بەڵکو خەمت بڕەبێ خەلیفە وتی نەخێر حەزم لەو شوێنەیش نییە ئەبوو جەحفەر وتی دەوەرە با بڕۆینە ناو بازاری بەغدا و بگەڕین بەڵکو نوکتەیەک ببیستین و دڵت بکرێتەوە ئەم جا خەلیفە ئەمەیانی پەسەند بوو بە جەعفەری وت بڕۆ بەمە سرور بڵێ و وەکو جاران خۆتان بگۆڕن با منیش خۆم بگۆڕم ئەم جا هەرسێکیان لە دەرگای پشتەوەی کۆشک چوونە دەرەوە بە شەقام و کۆڵانەکان داگەڕان بای نەسیم لێدان خەلیفە گوێی ڕاگرت گوێی لە گۆرانی بوو بەو شەوە سەری بەرز کردەوە باڵەخانەیەکی بینی پەنجەرەکەی لەسەر کۆڵان بوو ژۆر ڕووناک و تارمایی دەست و پێک هەڵدانی شەرابی بینی لاوێک بە گۆرانیەوە ئەم شعرەی ئەوت ئەو دەمەی مەستم کە خۆر ئاوا بوو بێخەم بووم لەوەی خۆر نەتۆرا بوو تیشکی زێڕینی بەنێو خەڵکدا وەک نێزە لە دەست سوارەی زۆرا بوو هارو نەڕەشیت بەلای جەعفەردا لای کردە وتی جەعفەر بڕۆ بکە ئەو ماڵەی باڵەخانەکە خەمی من ئەڕەوێنێ ئەم جا بە مەسروری وت ئادەی لە دەرگاکە بدە کە لە سەرەوە جوان لە دەنگی دەروازەکە بوو یەکێک لە سەرەوە لە پەنجەرەوە سەری دەرهێنا و پرسیەوە کێیە ئەبوو جەعفەری بەرمەکی سەری بەرزکردەوتی حاجی گیان ئێمەی نامۆین بەم شارە و نەشارەزاین و شەومان بەسەردا هاتووە لەوالی شارە ترسین خوا پاداشتت بداتەوە خاوەن ماڵوتی بەو مەرجە دەرگاتان لەکەمەوە خۆ هەڵ نەقرتێن نەکاری منەوە سوال کەریش نەبن خەلیفە پێکەنینی هات ئەوانی ژوتیان خەمت نەبێ ئێمە بازرگانین خاوەن ماڵ پرسینانی ئێوارەتان خواردووە وتیان خوانەی بڕێ خواردومانە خاوەن ماڵ دووبارەی کردەوە بەو مەرجەی خۆتان لە قسەی ئێمە هەڵمە قورتێن و قسە لە قسەی خانەقێدامەکەن ئەوانی ژوتیان کەڕ و لاڵیشین دەستیان بە دەمیانەوە گرت وتیان فزە ناکەین ئەم جەهاتە خوارە و دەرگای لێکردنەوە خەلیفە پێشیان کەوت و چوونە سەرەوە خەلیفە سەیری کرد مراویەکی فەخفوری چکلێتی تایە سفرە ڕازاوەتەوە گۆشتی سوورەوکرا و چەندین جۆر میوەی لەسرە کابراژ مەی و پیاڵەی ڕازاندوەتەوە و ئەخواتەوە خانە خوێ دانیشت ئەم جامیوانەکان دانیشتن لێی پرسین لە کوێوە هاتوون و بۆ کوێ چن وتیان لە مووسڵەوە هاتوین لای هاوڕێکمان داوت بووین درەنگانێ هاتینە دەرەوە لە ماڵەکە ماوەیەک ڕۆشتین سیرمان کرد ون بووین هەر ڕۆشتین تاکو گەشتینە ئەم کۆڵانە ئیتر ڕووناکی ماڵی ئێوەمان بینی گوێشمان لە دەنگت بوو وتمان وا باشە لە دەرگاتان بدەین و بەڵکو تا بەرەبەیان جەمان بکەنەوە بێدەنگ ئەچینە دەرەوە خانە خوێ پێی وتن بە ناوی خوا دڵم خەبەری پێداوم کە ئێوە نەبازرگان و نە هیچ چەند کەسێکی خۆتی هەڵقورتێنن ئەم ماڵ و ئەو ماڵەکەن بەم نیوەشەوە لەم دەرگا و ئەو دەرگادەن تاکو و لەگەڵیان بخۆن و بخۆنەوە ئەم جاڕووی کردە ئەبوو جەحفەر وتی تۆ تۆ ورگت ئەڵەی ورگە گۆزەیە سێری بکەن ئەمورچە کۆنە ئەمجا سەیرێکی مەسروری کردوتی ئەی تۆ ئەی ڕوڕەش ورگت ئەڵەی مەشکەیە ئەمجا بە هەرسێکیانی وت ئەو سفرە خوانە بینن خام لەو خۆیان دەستی بۆ بەرن بەم دارە دەستانەشکێنم ئەم جا هەستا و دارەکە کە سەرێکی هەڵەفەی قایشی پێوە بوو دایگرت دانیشتەوە بەدەستیەوە گرت خەلیفە بە جەعفەری وت ئادەی بزانە چ کارەیە و ناوی چییە؟ ئەبوو جەحفەر وتی پیاوی چاک بە کۆڵ بدە لەم کابرا بازۆڵ ئەستورە پاڵەوانەی خوێڕیە سێری گوێەکانی بکە چۆن شۆڕ بۆتەوە ئەم پیاوە مشتە کۆڵە لە هەرسێکمان بدا ڕاز نابێتەوە ئەمرێ خەلیفەژوتی نانا چیت کرد پێویستە بزانین ئەم دەوڵەمەندی و سەڵتەنەتەی لەکوێ بوو ئەی ژووتی لەبیر خۆتی بەوە خانە خوێن سێرێکی کردن و پێوتن چییە هاوڕیانم شەو بە چاکەی خۆتان شەرمەزارتان کردم ئەبوو جەحفەر کامەی بیست ورەی دایە بەرخۆی چونکە بینی خانە خوێ ئارام بۆتەوە زمانی شیرینە پرسی تو ئەم نمەکەی ماڵت ئەگەر پێمان نەڵێ ناوچیە چکارەی چۆن ئەژی خانەخوێ وتی، هەهە، نەموت ئێوە ڕسوا و گەوادن؟ پرسیارێک ئەکەن پەیوەندی بە ئێوە نییە، بۆیە وەڵامی ناشرین ئەبیستنەوە. هەستن بڕۆن، پشتتان بابێت و پێشتان کەندەڵان. سوێندم ئەدەن بە هاوەریەتی ئێوە و من، ئاخر چ هاوڕێیەتییەک لە نێوان ئێوە و مندا هەیە؟ نەموت ئێوەوان؟ شەهرەزاد هەستی کرشە و درەنگ بوو.